پەناهی لە زاری خۆیەوە کە مناڵ بووم نەمدەزانی کە دەبێ بە زیندووبوونم دڵخۆش بم یان نا لەبەر ئەوەی کە هیچ هەڵوێستێکی تایبەتیم لە بەرامبەر ژیاندا نەبوو لێی تێنەدەگەیشتم لە دەرەوەی وەسپی هونەری، ئەو ڕۆژانە لە پەلکە زێڕینەی ژیاندا گەردێک بووم، دەدرەوشامەوە. ئەو ڕۆژانە هەزاران سەرقاڵیم لە زەینمدا کۆ کردبۆوە. لە دەستەی گوڵەکانەوە بیگرە هەتا ئەندازیاری سەگەکان، لە فۆڕمی بەردەکانەوە بیگرە هەتا بیناسازی باران و هەورەکان، لە ڕەشی قەلەڕەشەکانەوە بیگرە هەتا سووری گوڵی هەنار، هەموو ئەوانە سەرقاڵییە شیرنەکانی کاتەکانی بێداریم بوون، وەکو پێداگریی مانگەکان بۆ ژیانیان. زەوی و ڕۆژگارم دادە بەسەر یەکدا و بە سادەیی کوڵەفڕەکان تێر دەبووم. کوڵەفڕ باڵندەیەکی دەنوکورتی باڵخڕی دەنگ بەرزە، لەناو گەنم و جۆدا هێلانە دەکات، ئەم باڵندەیە هێندە کەم بەختە کە ڕێک لە کاتی دوورینەدا هێلکە دادەنێت. تێپەڕینی ڕۆژەکان چاوەڕوانییەکانمی زێدەتر کرد و چاوەڕوانییە مەحاڵەکان تووشی شکانێکی دەروونییان کردم. لە سەردەمی لاوێتیمدا کێشەکانی ڕێگای قوتابخانە کە لە ڕۆژانی باران و تەڕوتوشیدا بۆم دەهاتە پێش و پێ و پێڵاوەکانم تەڕ دەبوو، بووە هۆی ئەوەی کە لە مەزنی و جوانی باران نائومێد ببم و لەبەرکردنی ماوەی ڕێگاکان و گرنگیدان بە کاسە لەشینە لە یاد بکەم. تا تەمەنم زۆرتر دەچووە سەرێ بەهۆی لەخۆباییە سروشتییەکان و پەیمانە کۆمەڵایەتییەکان، لەو ڕۆژگارە زێڕینانە دوور و دوورتر کەوتمەوە، لە ئێستادا ڕەنگە بۆ هەتا هەتایش دڵتەنگی ئەو ڕۆژانە بم و هەوڵ دەدەم بە یارمەتی تەکنیکی گوزارشتکردن و بە کۆمەکی زمان هەموو ئەو بێدەنگی و جووڵانە سەرلەنوێ دروست بکەمەوە. کاسەڵە شینە باڵندەیەکی شینی ئاسمانییە، سی سانتیمەترێک دەبێت، کلکی شینی ئاماڵ کەسک و ژێرسنگی پەڕی قاوەیی ئاماڵ ڕەشە، لە کونی کەنداڵ و دیوار و کونە دارداندا هێلانە ساز دەکات و بە هاوینان زۆر دەبینرێت. جێی خۆیەتی وێڕای سوپاس و پێزانین بۆ هەموو هاوسەر ژنەکانم و مرۆڤایەتی و مێژوو شارستانیەتیان گلەییەکان ئاراستە بکەم کە بۆ دەبێ پێڵاوەکانمان بە بەهای قاچەکانمان بکڕین بۆچی بۆ ژیانێکی سادە و ئاسایی هەموو درۆ و دزییە بکەین بۆچی دەبێ جوانی ژیان تەنها لە قۆناغی منداڵیماندا ئەزموون بکەین بەراورد بە تاریکی قورس و گەورەی نەبوون هێشتا بوون نیعمەتێکە هەرچۆنێک بێت شیرینتر و دڵگیرترە ڕەشبینییەکانی ئێمە ئاکامی خراپ بوون و پەیوەندییەکانی خۆمانە نەخۆشی و تەنیایی و مەرگمان هیچ کاتێک دەگە لە شکۆی بوون نادات ئێمە لە دەستەی پەپولەی بوونین بە هەموو توانا و شارستانیەتەکەمانەوە لە لقێک زیاتر نین. بۆ زەوی هەفتا کیلۆ گۆشت هیچ جیاوازی یشی نیە لەگەڵ هەفتا کیلۆ بەردە. لە بیرمان بێت کە هیچ کەس بەرپەرست نیە لە دڵتەنگی و کێشەکانی نێو ژیانی ئێمە. ئەگەر شوێن پێی بەختەوەری و ئەڤین بگرین لە سەرەنجام دەگەینەوە بە خۆمان. ژیانی من سەیر بوو لە سەردەمی خوێندکاریشمدا. لە جیاتی کتێبی شایەن و بڕواپێکراوی ئەسوەڵ کافی، دەچووم کوندە بە پۆی کوێرم دەخوێندەوە. ئێستا کە جۆرەها پیتزا دەناسم، ماوەی نێوان شارەکانی ستۆکهۆڵم و بۆن دەزانم، جاری وا هەیە یادی ئارەزووی پەیامبەرانەی سەردەمی خوێندکاریم و پاتەی لاستیک و سەرمای جەمسەری و قووم دەکەم. هەرچۆنێ بێت، شیعر دێوانەیی فێرکردم، فێری کردم لە دۆخی ئەوانی تر بەهەشت بۆ خۆم دروست بکەم. کتێبی ئەسواڵ کافی بڕوا پێکراوترین کتێبی ئاینی شیعەکانە کە محەممەد بن یعقوب بن ئەسحاق دانەرەکەیەتی و لە سەردەمی عباسیەکاندا لە ماوەی 20 ساڵدا نووسیویەتی ئێستا کتێبەکە لە حەوزە ئایینییەکاندا مەنهەجە. کوندە بەبۆی کوێر ناوی بەناوبانگترین ڕۆمانی فارسییە لە نووسینی سادق هیدایەت. ئەم کتێبە لەلایەن وەرگێرەوە کراوە بە کوردی و ناوەندی ئاوێر لە ساڵی دوو هەزار و پازدە چاپی کردووە. قوم یەکێکە لە شار و پارێزگا گرنگەکانی ئێران، سەد و بیست و پێنج کیلۆمەتر لە باشووری تارانەوە دوورە، ئەم شارە پیرۆزی تایبەتی لای ئێرانییەکان و بەتایبەت شیعەکان هەیە، خۆیان وەکوو پایتەختی فەرهەنگی ئایینی لە ڕۆژهەڵاتی ناوەڕاست ناوی دەهێنن. ژیانی حسێن پەناهی هەڵاوێر نییە، دنیاش خۆی هەڵاوێر نییە، دنیایەک کە ژیان تێیدا لەگەڵ جۆری تردا چارەنووسی هاوبەشت هەیە. ئەمڕۆ شێوازی ژیان بە جۆرێکی لێهاتووە کە ناتوانین هەستەکانمان دابەشی دوو بکەین، دەبێ ڕاکەین بۆ پاس تا فریای کەوین، یان جێ بمێنین و چاو ببڕینە قەلە ڕەشەکان، کەم نین ئەو مرۆڤانەی فریای پاس نەکەوتوون.